سوپاستانەکەم چەند کەس لەئێوە ئەتانەوێ شاد و سەربەرز بن وە چەند کەس لەئێوە ئەتانەوێ کە هەم ئازاد و سەربەرز بن وە هەم شاد و بە ئومێد. زۆر سوپاس بۆ شوێنێکی گونجاو هاتوون من موعەزەمیم مەحمودی موعەزەمی. بەخێر بێن بۆ سیمیناری گوندی خوێ یان سیمیناری خراپتر لە مەرگ چیە بەخێر بێن. هاوڕێیانی ئازیز، ئێمە زۆربەی جار بۆ ئازادی ناجەنگین، بۆ دیلکردنی ئەوانی تر ئەجەنگین. لەمەودوا کاتێک خەریکی کات بە فیڕۆ ئەدەیت و مشتومڕ ئەکەیت، لە خۆت بپرسە بۆچی خەریکم ئەم کارانە ئەکەم؟ زۆرێک لەو شتانەی ئەمەوێ بیڵێم، بە بوونی خۆم ئەتوانم بیانڵێم. ئەتوانی پێشنیاز بکەی، ئەتوانی بانگهێشت بکەی، ئەتوانی هەواڵ بگەیەنی، بۆ نموونە بڵێی سیمینارێکی لەم جۆرە هەیە، بەڵام هیچ کات خێزانەکەت ناچار مەکە بێن بۆ ئەم سیمینارانە، چونکە تۆ دێیت. ئێوە باوەڕتان بەم سیمینارانە هەیە، ئافەرین، چێژی لێ وەربگرن. ئەمە ناکاتە ئەوەی یەخەی دوو کەسی تر بگریت و پێیان بڵێیت وەرن لەم سیمینارەیە بەشداری بکەن. نا. نا. بە ئارامی نیشانی بدە ئەوەی فێری بوویت چییە. خەڵکی خۆیان پرسیارت لێ ئەکەن، ژیانی باش بە ڕای ئێوە چ ژیانێکە؟ ژیانێک کە تیایا ئاسوودە بیت. ئارامی. ئارامی. زۆر باشە. هەر بژیت. کلیلەکەی ئەمەیە، کلیلی ژیانی باش لە زەینی جۆری مرۆڤدا، بەتایبەتی جۆری ئێمە. بێ خەم و خەفەت، بێ سەرئێشە، لەگەڵمان؟ ئەتانەوێ ڕێگەیەکتان نیشان بەم؟ هەر ئێستا کە لێرە چوونە دەرەوە، یەکسەر بە ئارامی و ئاسوودەیی تەواو بگەن؟ بڕۆن بۆ گۆڕستان چاڵێک هەڵبکەن و بچنە ناوی. ئارامی. هەموو ژیان ئەوەیە کە بە بێدەنگی نەمریت. ئەو کەسەی بە دوای ئارامیدا ئەگەڕێ هەموو ڕۆژێ خۆی بچووک ئەکاتەوە. ئەمە وای دانێن ناوچەی دڵنیایی ئێوەیە. تۆ لێرەیە هەست بە ئارامی ئەکەیت فشارەکانی دەرەوە دێن بەردەوام فشار دێت تۆ چی ئەکەی بەردەوام بچووکتر ئەبیتەوە لەبەرەوەی ئەتەوێ بە ئارامی بگەیت ئەتەوێ لێرە نەچیتە دەرەوە هەر کەس بە دوای ئارامیدا بگەڕێ بە مەرگ ئەگات لە کاتێکدا تۆ بۆ مەرگ بەدی نەهێنراوی تۆ بۆ ژیان بەدی هێنراوی. وەرە دەرەوە! وەرە دەرەوە! فشارەکان پێچەوانە ئەبنەوە. هەر کاتێ بینیت فشار زۆرە لەسەرت، بزانە بەدوای ئارامی ئاگەڕێی. هەر کەس کە بە شوێن ڕێگا ئاسانەکاندا ئەڕوات، ژیانی ڕۆژ بە ڕۆژ سەختتر ئەبێت. هەر کەسێکیش پێشوازی لە سەختی و گۆڕانکارییەکان ئەکات، هەموو ڕۆژێک ژیانی ئاسوودەتر ئەبێت. سەرکەوتوو بی. ئەگەر باوە گەورەو دایە گەورەی ئێمە بەو جۆرەی ئێمە ئەمانەوێت بە شوێن ئارامیدا بگەڕانایە، ئێمە ئێستا لە ئەشکەوتدا بووین، لە ئەشکەوتابووین نەوەک بچین بۆ سەر مەریخ. تەواوی ئەم پێشکەوتنە زانستیانە سەرەتای ڕێگەکەن، تازە جینی ئینسانیان ناسیوە، ئەبێت چەندین جۆر نەخۆشی لەنێو بەرن، چەندین ڕێگەی تازە بدۆزنەوە، هەموو ئەمانە من و تۆ ئەیدۆزینەوە. لەبەرئەوەی ئارام ناگرین. ئێمە شەپۆلێکین، ئاسوودەبوونمان نەمانمانا، ئێمە بەوە زیندووین کە ئارام نەگرین. ئەگەر ئارام بیت لەنێوەچیت. شەپۆل واتە نائارامی، پەرێشانی، جوڵان، وروژان. من ئارام بم یانی چی ئارام بم؟ چەق ئەبەستی لە نێوە چی؟ بە شوێن ئارامییا مەگەڕێ. هەموو ڕۆژێک بە دوای شتێکی تازەیا بگەڕێ. شتێکی تازە فێربە، گۆڕانکارییەک لە ناخی خۆتدا ئەنجامبە، هاوکاری بکە ئەوانی تریش بگۆڕێن، هاوکاری بکە دونیا ببێتە جێگەیەکی باشتر. لە کۆڵانەکەتان درەختێک بڕوێنە، ئاوی بە، باخچەکەت بژار بکە، جۆگەی ئاوەکە خاوێن کەرەوە، گۆڕانکارییەک ئەنجامبە، ئەوەی لە دەستت دێ بیکە، ماتڵی کەس مەبە. ئەو کاتەیە کە نائارامی خۆش ئەبێ ئەو کاتەیە کە ئازانی نائارامی شەپۆلێکە ئەو کاتەیە کە ئازانی تۆ بەهات هەیە بۆچی لە گوندی خوێدا ماوینەتەوە بۆچی ناینە دەرەوە دیوارەکانی چین بەڕێزان ترس ترس ترس لە گۆڕان ترس لە دۆڕان ترس لە قسەی خەڵک ترس لە هەژاری ئەترسین زۆرەکەن ئەڵێن پارەمانەوێ بەڵام باوەڕتا نەبێت کاتێک کە کەمێک ئەیدوێنی ئەزانی هەر قسەیە ئامادە نیە نرخەکەی بات ئامادە نیە بگۆڕێت زۆربەی خەڵکی ئەڵێن من ناگۆڕێم تا دونیا نەگۆڕێت مەحاڵە شتی وا تەنها شتێک لەم دونیادا کە هەرگیز ناگۆڕێت خودی گۆڕانە هیچ ڕۆژێک نیە کە لە دوێنێ بچێت. هەر ڕۆژێک کە خۆر هەڵدێت و ئێمە پێمان وایە هەر ئەو خۆرەیە، هەندێک لە تەنەکانی کەم بوونەتەوە، بووە بە پلەیەکی گەرمی. چەند ملیار ساڵی تر خۆر لە نێوە چێت، سارد دەبێتەوە. بەڵام ئەم خۆرە ئیتر خۆرەکەی دوێنێ نییە، ئەو ئاوەی لە ڕووبارێکدا ئەیبینی، ئاوی چەند چرکە لەوە پێش نییە. تێ ئەپەڕێ، هەموو ساتێک تازە ئەبێتەوە، تۆ هەموو چرکە ساتێک تازە ئەبیتەوە. ئەمەش ئەرزشە، دژی بەهاکان نەجوڵێین، با جێگیر نەبین، با ڕاوەستاو نەبین. باوکێک لە ڤانکۆڤەر بە منی وت بەڕێز موعەزەمی، ئەم کوڕەم ژیانی لێ تاڵ کردووین. وتم چییە کاکە؟ وتی سنگ دەرەپەڕێنێ، خۆی فشەکاتەوە، هیچم بە قسە ناکا، باڵ ڕاوەشێنێ، پۆز لێ ئەیا، قسە بە دایکی ئەڵێ. تەواو بێتاقەتی کردین، ڕێوشوێن بۆ من دائەنێ. وتم دەی قەیچیەکە؟ وتی قەیچیەکە؟ وتی سیستمی ژیانمانی تێکداوە کاکە خۆی لە ئیشی خوشکەکەی هەڵەقورتێنێ لە ئیشی دایکی ڕێگەمان بۆ دانێ هەر ڕۆژەو بە ئاوازێک هەڵەپەڕێ وتم باشە من ئێستا شتێکت بۆ ئەکەم وتی چی ئەکەی؟ وتم خوایە گیان کوڕ یان پیاوا زەلیل کە گۆج و ئیفلیجی کە جەڵدەی مێشک لێی یات و لەسەر جێگا بکەوێ. وتی، ئێ جەنابی موعەزەم ئێوە تۆ خەریکی چی ئەڵێی؟ وتم، مەگەر تۆ ئەمەت نەئەویست؟ تۆ ئەمەتەوێ؟ تۆ ئەتەوێ ئەم کوڕەت وەک مناڵی ساوا لە ناو بێشکەیا بمێنێتەوە؟ ئەم مناڵە گۆڕاوە، گۆڕاوە برا! تۆ ئەبێ کاتێک مناڵەکەت، کوڕەکەت هاتە بەردەمت و وتی، من، بڵێی کوڕەکەم ڕاوەستە، بڕۆ بەردەم ئاوێنە و بە خۆت بڵێ، بە قوربانت بم، سەرکەوتوو بووم، چییە کوڕی خۆم؟ تۆ لەوەدا سەرکەوتوو بووی ئەم مناڵە بگەینیتە قۆناغێک کە خۆی بناسێت. بۆچی ئەتەوێ سەرکوتی بکەیت؟ بۆچی ئەتەوێ بچووکی بکەیتەوە؟ هەر نەتەوەیەک بە درێژایی تەمەنی ژیانی تەنها یەک دەرفەتی هەیە بۆ ئەوەی کە بازێک بات ئەم دیواری ترسە بشکێنێت، یەک دەرفەتی هەیە ئەویش تەمەنی پێگەیشتنی گەنجەکانیەتی. ئەم گەنجە هاتووە ئەیەوێ گۆڕانکاری بکات، ئەیەوێ لە کۆت و بەندەکانی گوندی خوێ من بێتە دەرەوە، من هەموو هێز و توانا و دەسەڵاتی خۆم بەکار بێنم بۆ ئەوەی سەرکوتی بکەم و پێی بڵێم لە گوندی خوێی باوکتا بمێنەرەوە؟ ئەمە شەرمهێنەرە و دژی سوننەتی خوایە. با مناڵەکانمان هان بەین، هەرکاتێک مناڵەکانمان هەستی خۆیان دەربڕی بڕۆنە بەر دەماوێنە و ڕاوەستن و خۆتان ماچ بکەن، چونکە کوتاوتە، شیرت پێیاوە، دەرمانت پێیاوە، پەروەردەت کردووە، گۆڕیوتە، هەزار جۆر ئیشت کردووە تا گەیشتۆتە ئەم تەمەنە، سوپاسی خوا بکە. ئێستا سەیرکە بزانە بیروڕاکانی چین. خوشکان، برایان، بەڕێزان من ئەمەوێت تکایەکتان لێ بکەم، ڕاهێنانێکی سادە، قەڵەم و کاغەزێک هەڵگرن سەیری چواردەوری خۆتان بکەن و پرسیار لە خۆتان بکەن، ئەو کەسانەی لە چواردەوری منن چ شتێک لە من زیاتر ئەزانن؟ چ کارێک لە من باشتر ئەنجام ئەدەن؟ لیستێک ئامادە بکەن. هەر کاتێک پێت وابوو کە من ئەبێ لە هەموو کەس باشتر و سەرکەوتووتر بم، ئەوە بزانە تۆ ڕێک لە ناوەڕاستی چاڵی خوێدایت نەوەک گوندی خوێ. ئەم کارانە ئەنجام بەن لە مناڵەکانی خۆتانەوە. من کچێکی بچووکم هەیە تەمەنی دوو ساڵ و نیو یان ڕێک دوو ساڵ و پێنج مانگە. باوەڕ بکەن من ئەم پرسیارە لە خۆم ئەکەم وتم ئێستا ئەم شادی خانمە چی هەیە بۆ ئێمە؟ سەیرم کرد ئەم مناڵە بچوکە ڕۆحی ماڵەکەمانی گۆڕیوە خەریکە فێری ئەوەم ئەکات هەر لە خۆتەوە پێ بکەنە هەر لە خۆتەوە شاد بە بە شوێن بیانودا مەگەڕێ بۆ شادی مناڵ لە هەر ماڵێکا بێ خۆی شادیە دوو سەعات خۆی بە شتێکەوە سەرقاڵەکا. بەڵێ هەر ئەمەیە ژیان. فێربووم لێوەی، ئەم سیمینارانەی پێشکەشی ئێوە یەکەم لە شادییەوە فێربووم. هەڵەستێ دەست بە دیوارەکەوە ئەگرێ کەمێ گەڕوات و ئەکەوێت بە زەویدا، وتم ئێستا وازەهێنێ، دیسان هەڵەستێتەوە زرم ئەکەوێتەوە سەر زەوی، دیسان هەڵەستێتەوە بۆ ئەوەی نەکەوێ ڕاکات، ئەمجارە خراپتر ئەکەوێ، دیسان هەڵەستێتەوە منی فێر کرد وتی جەنابی موعەزەمی هەستە شتێ بکە ئەوەی ئەیزانیت فێری ئەوانی تری بکە هەم پارە پەیا ئەکەی هەم خەڵکی خۆشحاڵەبن هەم هاوڕێی تازە پەیا ئەکەی هەم گۆڕانکاری ئەکەی ئەکەویتە سەر زەوی دەیهەستەرەوە سەیر لەوەدایە هەرواش بووە من پێم وابوو ڕەنگە زۆر کەس ڕازی نەبن نەهێڵن سیمینار بگرم بەڵام ئەسڵەن وانیە بەپێچەوانەوە زۆریش یارمەتیمەیەن مەحاڵە من بتوانم سیمینار پێشکەش بکەم بێ ئەوەی مۆڵەتم هەبێت. من لە هیچ شوێنێک بە نووسراوی فەرمی داوای مۆڵەتم نەکردووە، بەڵام مۆڵەتیان پیاوم. ئەوەتا پێشکەشەکرێت. سوپاس بۆ خوا. مەترسن، بڕیاری پێشوەختە مەیەن، قسە بکەن، ڕای خۆتان دەربڕن، بەڵام بە عەشق و ئەنگیزەی بنیاتنانەوە. مناڵێکی بچوک ئەگەر بتەوێت گوێی ڕابکێشی جلەکانی لەبەرداکەنی بوکەڵەکەی لێ بسێنی ئەقیژێنێت ئەمە هەروایە بە عەشق و پاڵنەری باشی بنیاتنانەوە داهێنان بکەن تێکی مەیەن گوێ لەو هەواڵانە مەگرن کە دەرونتان ئەشێوێنێت یان مەیلی تێکدانتان تیا بەدیهێنێت ئەمانە هیچ سودێکی بۆ هیچ کەسێک نیە. یا لە نیازپاکیەوە ئەیڵێن یان لە نیازخراپیەوە بەهەر حاڵ بەکەڵک نایەت بنیات بنێ شتێک بنیات بنێ یەکێک ڕزگار بکە شتێک بە باشی بگۆڕە ئەوەی بنیات نراوە تێکی مەیە کەسێکی نەفامیش ئەتوانێ ئەم هۆڵە تێک بات بەڵام ئەبێ بە چل ئەندازیار و هەزار کرێکار بێن تا هۆڵێکی وا دروست بکەن بنیاتنان کاری ئینسانی بنیاتنەرە پیشەی ئینسانی تەندروستە. بنیات بنێن، گۆڕانکاری بکەن، هەروەها مەترسن لە گۆڕان. کاکی بەڕێز هاوسەرەکەت ئیتر ئەو کەسە نییە کە دەستگیرانت بوو، گۆڕا. کاتێک مناڵتان بوو، بزانە دووگیانی و مناڵبوون دیاردەیەکە. من زەواجم کردووە و ژنەکەم دووگیان بووە ئێ ئێ ئەمە هەموو ڕۆژێک ئەچێ بۆ لای دکتۆر هێڵنج ئەدات ئەڕشێتەوە دەی باشە مەگەر تۆ ناتەوێ ببی بە باوک مەگەر ئەمەت ناوێ ئەم ژنە ئیتر ناتوانێ ئیشەکانی جارانی بکات ئەمە ئاگاداری ئەوێ کاتی ئەوێ گرنگی پێدانی ئەوێ ئەبێ قسەی لەگەڵا بکەی پێی بڵێی مناڵەکە چۆنە تۆ حاڵت چۆنە ئەوەندە عەشقی پێ ببەخشی تا ئەو عەشقە بدات بە کۆرپەکەی و بە سەلامەتی بێتە دەرەوە. خانم منیشم هەیە منیشم هەیە من چی بکەم؟ تۆ ئیشی چیت هەیە؟ یانی نازانی کە بونی مناڵ کاتی ئەوێ؟ تێچونی ئەوێ؟ کاکە پشتی شکاندوین پارەمان پێ نەما هەمویمان تیا سەرف کرد. کاکی بەڕێز تەمەنت چل ساڵە؟ خانمی بەڕێز تەمەنت سی ساڵە؟ گۆڕانت بەسەرا دێ. پێکهاتەی کیمیایی دەگۆڕێ توانای جارانن نامێنێ ئەبێ ئەمانە قبوڵ بکەی ئەمانە ڕوو ئەیەن پێشبینیان بکە ئامادە بە بۆیان ئەگەر ئامادە نەبیت ناچاریت کە حەسرەت بخۆیت. حەتمەن ئێستا ئەڵێن کاکە چیرۆکێکمان بۆ بگێڕەرەوە لە جیاتی ئەم ئامۆژگاریانە وایە؟ بەڵێ. من کچێکم هەیە ماوەیەکی تر ئەیهێنم بۆ سیمینارەکان پێتان ئەناسێنم تەمەنی بیست و چوار ساڵە. ڕۆژێک دایکی ئیشی هەبوو، هەینی بوو، من کچەکەم هەڵگرت و چووم بۆ کۆمپانیا. سەیارەیەکی بی ئێمم هەبوو دوو کابرێتەر بوو، فیتەرەکان هیچیان نەیانەتوانی چاکی بکەنەوە، تەنها ئەیانتوانی پارە وەربگرن. من کتێبەکەیم کڕی و. ڕۆژێک دانیشتم خوێندمەوە وتم بزانم ئەمە چۆنیش ئەکات پاشان ئامێرێکم ئەویست چووم وتم ئەبێ ئێوە ئەم ئامێرەتان هەبێت وتیان بەڵێ هەمانە بەڵام نازانین بۆچی باشە وتم بمەنێ با ماوەیەک لام بێ دوایی کە هێنامەوە پێتان ئەڵێم چۆنیشەکا وتیان باشە. ڕۆژی هەینی بردم بۆ کۆمپانیاکەم و کابرێتەری سەیارەکەم ئەوەندە ئاڵۆز بوو دونیایەک بورغ و واشەر و سەمونەی لەگەڵا بوو ئەگەر یەک دانەیان ون بوایە سەیارەکە ئیشی نەئەکرد هەموویانم کردەوە لە کاتی کردنەوەی بوورغۆکاندا دەستم هەمووی ڕۆناوی بوو. کچەکەم وتی، باوکە، باوکە! وتم، بەڵێ. وتی، برسیمە. سەیرێکی دەستەکانم کرد و وتم، ئێستا دێم. شتەکانم دانا و چووم دەستم پاک کردەوە و پسکیتێکم بۆ هێنا. هەروا کە خەریک بوو پسکیتەکەی خوارد، دیسان سەرقاڵ بوومەوە و دەستم چەور بۆوە. وتی، بابە، بابە، بابە! وتم، ئیتر چیتەوێ؟ وتی تینوومە ئەی خوایە هاوار. شتەکانم دانایەوە وریا بم ئەمانە ون نەبن. دەستم پاک کردەوە و چووم جامێک ئاوم بۆ هێنا وتم بابە هیچی ترت ناوێ؟ وتی چ چ چ. چووم دانیشتمەوە ئیشەکەم گەشت بۆ ئەوپەڕی. هەموو پارچەکانم لێک کردبۆوە و چاوەڕێی کۆکردنەوەیان بووم. وتی، بابە، بابە، بابە. ئەچم بۆ تەوالێت. من لە ناکاو تووڕە بووم. وتم، یان ئاوتەوێ، یان برسیتە، یان ئەچیت بۆ تەوالێت. ئاخر من چی بکەم؟ وتی، جارێ بمبە بۆ تەوالێت. سەیرەوە بوو ڕاست دێکرد. ئەگەر نەمبردایە ئەبوو دایبەکەشی بگۆڕم، جلەکانیشی بگۆڕم. هەموو شتێکی پیسە بوو. ئەوم دانا و ڕۆیشتم. پاشان لەبەر خۆمەوە وتم بۆچی من توڕە ئەبم؟ چونکە من پێم وایە لەبەر ئەوەی من سەرقاڵی چاککردنەوەی سەیارەکەم و هەموو هۆش و گۆشم لای ئەوە، ئیتر ئەم مناڵە نابێ داوای هیچ بکات. نا. کاتێک مناڵێک لەگەڵ خۆتە بیت ئەبێ کاتی بۆ دابین بکەی. بونە خاوەنی مناڵ کاتی ئەوێ ئەبێ زۆرترین کاتی بۆ دابین بکەی هەموو شەوێک چیرۆکی بۆ بگێڕیتەوە. هیلاک و ماندوو خەوتووی بابە گیان شەو شاد. بابە گیان چیرۆکێکم بۆ بگێڕەوە. بابە زۆریش بێ ڕەحمن. لە شیرینی خەوای ڕاتەسڵەچێنێ. هە ئەوە چی بوو. چیرۆک هەر ئەم کچەمان من شەوانە چیرۆکم بۆ گێڕایەوە. ئەو ئەگۆڕێت ئێمەش لەگەڵێ ڕانەهاتووین. بۆچی هاوسەرەکەم ئەوەندە ئەڵێ با بچین بۆ فڵان شوێن، بچین بۆ فیسار شوێن، با ئەم دەعوەت بکەین، با ئەو دەعوەت بکەین. دەی دیارە ئیتر زەواجت کردووە، ئیتر بە تەنیا نیت، زگوردی نیت. هاوڕێیانی خۆشەویست، ئەگەر پێشبینی ئەم گۆڕانکارییانە بکەین و کات و بودجەی پێویستیان بۆ دابین بکەین، ئەوسا ئەبینی ژیان چەنێک ئاسان ئەبێ. چ گۆڕانکارێک چاوەڕێی ئێوە ئەکات؟ ئەتەوێ بچیت بۆ زانکۆ خانەنشین ئەبیت بۆ نمونە ئەبی بە دایک ئەبی بە باوک ئەتەوێ پیشەکەت گۆڕی کۆچ بکەیت لە شارێک بڕۆیت هەر شتێک هەموو ئەمانە بنوسن کەی ڕوو ئەدەن سێ ساڵی تر دوو ساڵی تر پێنج ساڵی تر تەواوی ئەو کەسانەی خانەنشین ئەبن ئەگەر لە پێشەوە ئامادەییان تیا بێت تەمەنیان درێژە ئەگەر نا تەمەنیان کورت ئەبێت بە تایبەتی ئەوانەی پیشەی زۆر گرنگیان هەبووە بۆ نمونە ژەنەڕاڵ بووە سوپایەک لە ژێر دەستیدا بووە ئێستا ژنەکەشی بە گوێی ناکات جەڵتە لێ ئەدات لە ماوەی یەک بۆ سێ ساڵە ئەمرێت یەک بۆ سێ ساڵ ئەمرێت بەڵێ حەتمەن پێشبینی بکەن گۆڕانەکان لەبەر دەمتان ئەگەر پێشبینیان بکەی زاڵە بی بەسەریانا ئەگەر پێشبینیان نەکەی زاڵ بن بەسەرتا وا باشترە ئێوە زاڵ بن بەسەریا هەروەها پرسیار لە خۆتان بکەن بڵێن چی بکەین کە بەسەر ترسەکانمانا زاڵ بین؟ من ئەمەوێت تکاتان لێ بکەم کە لەم باسەماندا تەواوی وزە و تواناتان لە بەشی دووەمدا بەکار بێنن. بەڵام بەر لەوە ئێوە ئەوە بزانن، تەواوی ئەم دۆزینەوانە لە ژیانی مرۆڤدا دۆزراونەتەوە، واتە کەسانێک هەن کە جیاواز ژیاون، ئەمەش ئەکرێت و من و تۆ ئەتوانین ئەنجامی بەین، هەنگاویشمان بۆ ناوە و بەڵگەش ئامادەبوونمانە لێرەدا، بەڵێ لێرە باشە. ئەمانەوێ بڵێن ئەبێ چی بکەین، بەڵام بەر لەوەی شتێ بکەین ئەبێ وەڵامی پرسیارێک بەینەوە، زۆربەی ئێمەی مرۆڤەکان لە ئایندە ئەترسین، وایە یان نا؟ بەاڵێ ترسمان هەیە، بۆچی ترسمان هەیە؟ نایناسین نادیارە نایناسین. کێ ئەڵێ تۆ ئێستا لە باشترین بارودۆخای؟ ئەتەوێ بڵێی نا من ئێرە بەجێ ناهێڵم تا دڵنیا نەبم. خانمێک لە باسی پێشوودا وتی جەنابی موعەزەمی هەموو قسەکانت باشن بەڵام لەوێدا کە وتت ماسی ئەبێ لە حەوزەکەی باز بداتە دەرەوە هەستم کرد تەنافێک لە ملمایە و خەریکم ئەخنکێم وتم دەی هەر وایە ئیتر منیش هەر ئەمە ئەڵێم هەمووی خەیاڵاتە. خەیاڵە تەنافێک لە ملتا نییە وا بیرەکەیتەوە چونکە بیر لە ترسەکەیتەوە چونکە خەیاڵت هەر لای ترسە ترسەکە بەسەرتایێ هەست بە خنکانەکەی ترسێک لە ئارادا نییە هەمووی ئێمە بەدی ئەهێنین هەرگیز بەتەمای ئەوە نەبن لە سەدا سەد ئاگاداری ئایندەی خۆتان بن هەرگیز چاوەڕێی ئەوە مەکەن تا سەرکەوتوو بن ئەڵێی ئەترسم پێت بڵێم چی؟ بترسە و هەنگاو بنێ. بترسە و هەنگاو بنێ. ئەگەر نەترسی خۆ هیچت نەکردووە. ئەو کەسەی نەترسێت، هونەری نەکردووە. خەریکە کاری ئاسایی خۆی ئەنجامەیات. کاری گرنگ ئەوەیە لە ئەنجامەکەی دڵنیا نیت. گرەنتیشیان پێ نەداوی، بەڵام خەریکی ئەنجامی ئەیەی. ئەمە ناوی ئازایەتییە. ئازایەتی ئەوەیە کە بترسی و ئەنجامی بەی، نەوەک نەترسی. بترسە و ئەنجامی بە. دڵنیام ئەتانەوێ چیرۆکێکتان بۆ بگێڕمەوە. بەڵێ. ها؟ بەڵێ. بەسەر چاو. دایک و باوکێک کە لە خۆشەویستانی منن، کاتی خۆی ڕۆژێک باوکەکە هات و بە منی وت، مەحموود گیان، وتم بەڵێ. وتی، کوڕێکم هەیە ئامادەم یەک ملیۆن تمەن بەم، بەڵام بە مەرجێ ئەم کوڕەم چاک ببێ. کەمێک بیرم کردەوە و وتم، مەگەر ئەم مناڵە چییەتی؟ وتی، نازانم چییە، جۆرێکی لێ هاتووە. وتم، بەڕاستی تۆ ئامادەی یەک ملیۆن تمەن خەرج بکەی بۆ ئەم مناڵە؟ وتی، بەڵێ ئامادەم. من ئەو کاتە وەک ئێستا زۆر بە ئەدەب نەبووم. وتم من پێشنیازێکت بۆ ئەکەم. وتی چییە؟ وتم نزیکەی دوو سەد تا سێ سە هەزاری لە خۆت و دایکیا خەرج بکە، ئەوسا هەمووان خۆشحاڵ ئەبن. هەم خۆت، هەم هاوسەرەکەت، هەم مناڵەکەت، هەم چواردەورەکەت. قسەیەکی جوانم نەکرد، بێ ئەدەبانە بوو، بەڵام ڕاست بوو. ئێمە بۆ ئەوەی نەگۆڕێین پارە ئەدەین. پارە ئەدەین تا یەکێکی تر بگۆڕێت، بەڵام من نەگۆڕێم. ئەم مناڵە بەرهەمی منە، بەرهەمی بیری منە، بەرهەمی پەروەردەی منە، بەرهەمی ڕەفتاری منە. ئەگەر لە ڕۆژنامەیەکدا نووسرا کوڕێک یان کچێک کارێکی ناشیرین تاوانێکی کرد، ئەمە بەرهەمی من و تۆیە کە گەورەترین. ئەو مناڵە گەنجە. ئەگەر کەسێکی ئەگەر کەسێکی شێت هات و لە شەقامێکا کەسێکی کوشت بەرپرسیار نییە، بەرپرسیار ئەو کەسەیە کە عەقڵی هەیە. ئێمە پارە ئەیەین شەڕەکین کات بەفیڕۆ ئەیەین بۆ ئەوەی نەگۆڕێین تکا ئەکەم کات و پارەی خۆتان بەهەدەر مەیەن چونکە گۆڕان شتێکی ئارام دڵنیاو ڕانەوەستاوە گوێ لەقسەکانی بگرە ئەگینا لەژێر تایەکانی ئەپلیشێیتەوە. گۆڕان ڕاناوەستێ ئێمە پا نەبینەوە ئێمە لە نێوە چین هەر جۆرێک لە سروشتە داینەسۆرەکان نەیان توانی خۆیان بگونجێنن لە نێو چوون هەر جۆرێکی تریش بگری هەر وایە نەتوانێ بەردەوام بێ لە نێوە چێ نەتوانێ خۆی بگونجێنێ هونەری من و تۆ ئەوەیە کە هەلومەرجەکان قەبوڵ بکەین خۆمان ڕابێنین فێر ببین لە مامەڵەیا بین ئەگەر سەرماتە بلەرزێ ئەگەر گەرماتە عارەقە بکەرەوە ئەمە بەرگری جەستەتە. پارەش بخەرە گیرفانتەوە. ئێمە لە زمانی فارسییە شێعرێکی جوانمان هەیە ئەڵێ هەتا پەرێشان نەبی کارت جێبەجێ نابێ. پەرێشانی یانی چی؟ یانی شپرزەبوون، وێرانبوون. چی ئەبێ خراپ بێت تا جێبەجێ ببێت؟ سنوورەکان. سنوورەکان. ئەو شتەی کە تیایا هەست بە دڵنیایی ئەکەی ئەبێ بڕوخێت تاوەکو ڕێگە بکرێتەوە و بگەی بە بارودۆخێکی باشتر هەمیشە پێشوازی لە پەرێشانی بکە ئەم پەرێشانیە لە ڕاستیە پەرێشانی ئەوەیە کە ئێمە دڵنیاییمان نیە پەرێشانی ئێمە ئەوەیە کە وائەزانین ئەم پێگەیە لە دەست دەیەین دەیەبێ لە دەستی بەین. بینیوتانە هەندێک لەو کەسانەی پیرەبن ئەڵێن، گەنجێتی لە کوێ یادت بەخێر من ئەڵێم ئەگەر ئەگەر ئەم قسەیە ئەکەیت خەریکی ناشوکریەکەی واتە تۆ سەرکەوتوو بوویت بەناو ساڵەکانا تێپەڕیت و پیر ببیت پیری سەرکەوتنێکە. سەرکەوتوو بووی لە تێپەڕاندنی ئەمانەیا، نەخۆشی، ڕووداوەکان، بوومەلەرزە، جەنگ، هەموویانت تێپەڕانووە، خۆشحاڵ بە. ئەو کەسەی حەسرەتی گەنجێتی ئەخوات بە ئەگەری زۆر ئەبوو جوانەمەرگ بوایە تا ئیتر حەسرەت نەخوات تکایە مۆبایلەکەت بکوژێنەرەوە واتە بزانن من کە ئێستا گەنجم ڕۆژێک پیرەبم من کە ڕۆژێک پیرەبم تەمەنم تەواوە بێت یەکێک لە گۆڕانە گەورەکانی ژیانی ئێمە مەرگە. حەتمەن بیر لە مەرگ بکەنەوە. حەتمەن بیری لێ بکەنەوە. باشیش بیری لێ بکەنەوە. کاتێک باش بیری لێ کردەوە، زۆر رێز لە ژیان ئەگریت. ئیتر ئەژیت. من ئێستا ئاوام. من چەندین ساڵە ئەڵێم شتێکە دێتە پێش، ئەسڵەن سەرسوڕمانی ناوێت. تازە ئەگەر شانسم هەبێ مەرگی ئازیزانم نابینم. ئەگەر شانسم هەبێ. ڕووداوێکە و ڕوو ئەیات بەڵام ئەوە بزانە کە ئەبێ ڕێز لە ژیانت بگریت بۆچی مەرگ سەختە بۆچی بە ئازارە گۆڕانە لەم حاڵەتەوە ئەچی بۆ حاڵەتێکی تر هەیت و نامێنیت ئەچیتە بارودۆخێکی تازەوە ئەچیتە دنیایەکەوە نازانی چیت بەسەر دێ چونکە نەمدیوە و ئەزموونم نەکردووە بەلامەوە سەختە گۆڕانی بارودۆخەکە سەختە، ئەگەر تۆ ئەمە وەک بەشێک لە ژیانت وەربگری، ئەوسا لە جیاتی ئەوەی خەفەتی لێ بخۆیت، لە جیاتی ئەوەی بە خەیاڵ و داڵغەوە بیری لێ بکەیتەوە، ئەڕۆیت بە لای ژیانتەوە تا بەهای ئەو دەرفەتە بزانی کە پێت دراوە، لە هاوڕێکانت، خۆشەویستەکانت، ئەو بەهرانەی کە پێت بەخشراوە چێژ وەربگریت، بۆڵەبۆڵ نەکەی، ڕەخنە نەگری.